ڕوتی کەشتێک ڕوە و قوڵایی لەگەڵ دیتنی سەمای گەڵاکانی پاییز بەدەم گەردەلولی بێ ڕەحمی وەرزی نوێ ئیترم خاتەوە یادی مناڵی خۆ تاقێک تاقێک قەرەوڵمەگر لە شەماڵێ تا سەمای کۆلارەکەم بە ئاسمانەوە ببینم بەهار ئەهات بەهار ئەهات بیانووم لە دایکم ئەگرت دوعا بکا گورگەزێ دەرکەوێ بۆ ئەوەی ورشەی پێکەنینم بدەم لە ڕووی پەلکە زێڕینە ئای ئای چەند خەونی ڕەنگا و ڕەنگم هەبوو ئەم گەشتی هەڵکشانی تەمەنە بێ لەنگەرگرتنێ بۆ سەرخەوێ لەگەڵ خۆی بردی ئەو هەموو سوێریەم بۆ ڕشت ئەو هەموو سوێریەم بۆ ڕشت کەچی تاکە هیواشم گرتنی چەمکی کراسەکەی دایکم بوو وام دەزانی وام دەزانی تا هەر شوێنێ بچێ بۆ مەهێنێتەوە تۆ بڕوانە تۆ بڕوانە چ کەنارێکی ئارامم تۆ بڕوانە چ کەنارێکی ئارامم ئەم هەموو کەشتی غەمە دێ لە منا لەنگەرەگرێ تەمەنم کرد بە نزا تا بمکاتە تاریکی و ڕووناکی ئەوم تێدا دەرکەوێ و وا فەرمان بەرداری ڕۆژەکانی تەمەنم. کەچی هەر پایز دەنووسمەوە. هەر سوێری ئەکەم بە دێڕ. پەڵە هەوری ئاوس دەکەم بە ناونیشانی شیعرم. بەشی فڕینێک باڵم پێوە نەماوە. بەشی فڕینێک باڵم پێوە نەماوە. هێندە کووچە ئاگرینەکانی ڕابردووم پیاسەیان تێدا کردووم. ناچار بۆ هاوارێ بڕێ چریکە لە کەناری قەرزەکەم بۆ ڕوانینێک دەبمە دوژمنی باوک شتەی هەڵۆیەک بەو حاڵەشەوە هەر خەریکی کۆکردنەوەی نیگای پەرد بووم بە ناچاری تەنهاییم کردووە بە مورشیدم چلە نشینی لەگەڵدا ئەکەم پێکەوە ڕیازات بۆ ئەم عەمرە توولانی ئەکەین پێکەوە. چییە؟ ئەتەوێ چاوبەستە لە چەند پرسیاری ڕاشکاوم بکەی؟ ئەتەوێ چاوبەست لە لە چەند پرسیاری ڕاشکاوم بکەی؟ وەرە ڕاستگۆی لە منەوە فێربە بەو پەڕی دڵ نزمیەوە دێ دێ دێم بەرەو پیری ئەو بەفرەی بڕیارە وەرزێکی تر ببارێ بەسرمدا تکایە بەشوێن ئەم شوشە شکاوی عمری مندا مەیەن تکایە بەشوێن ئەم شوشە شکاوی عمری مندا مەیەن نەبادا نەبادا خوێنی پێتان ڕێگەی گەڕانەوەشتان لێون بکە نەبادا ئەم ڕێگە ناگەهانی من گرتوومە ئەم ڕێگە ناگەهانی من گرتوومە، سەربوردەی ژیانی ئێوەشە، بە سەبایەکدا بۆتانە نێرمەوە ئیدی بۆیەن بۆ بۆیەن بۆ. نازانم ئەمە بای ئەجەلە یا تەمای منە بۆ گرتنی گۆچانێ، نازانم ئەمەی بای ئەجەلە یا تامای منە بۆ گرتنی گۆچانێ و لە ئەحواڵی ئەم کابوسی پیریەم ناپرسن. ئاخر لەم ڕێگەیە بە دەگمەن بە دەگمەن چەپکێ ڕیحانە بینی بۆ باوەشێن. پڕە لەو پیرەژنانەی بەدەم چاوەڕوانییەوە، پڕە لەو پیرەژنانەی بەدەم چاوەڕوانییەوە پەنجەی حەسرەت ئەتەقێنن. پڕن لەو چاوانەی تەماشای ئەو ڕێگەیە دەکەن دێنەوە ناو گوند بۆ شەهیدێکی تر لێوان لێو لەو پیرە پیاوانەی دەستی حەسرەت دەکێشن بە ڕانیانە بۆ گەنجیان مەنگ لە هەناسی ساردی ئەو کچانەی دابوونەریت وەک تاعون نەیهێشت بگەن بە دڵ دۆزەکانیان. ئەم ڕێگەیە پڕە لەو پیرەژنانەی بەدەم چاوە ڕوانیەوە پەنجەی حەسرەت ئەتەقێنن پڕن لەو چاوانەی تەماشایەوە ڕێگەیە دەکەن دێنە ناوگوند بۆ شەیدێکی تر لێوان لێ و لەو پیرە پیاوانەی دەستی حەسرەت ئەکێشن بە ڕانیانە بۆ گەنجیان مەنک مەنک لە هەناسەی ساردی ئەو کچانەی دابوو نەریت وەک تاعون نەهێشت بگەن بە دڵ دۆزەکانیان. ئاخر هەتا نیگام بڕکا ڕوانیم، ڕوانیم، هەر عەڕابەی جەنگم بینی، هەر ڕاوە دونانم بینی، هەر وا شەو بوو، هەر وا شەو بوو ڕاوی خۆری دەنا بۆ ئەو دیو کەل، هەر وا کتێبی ئاسمانی بوو لە دەست سوارەکانی عورف هەڵەهات، عورف هەڵەهات، عورف هەڵەهات. لەولاوە، لەولاوە کۆمەڵێ زوقمی تووڕەم بینی. لەولاوە کۆمەڵێ زوقمی توڕە باڵندەکانیان تار دەنا بۆ گەرمەسێر، جار جارێک نەبێ مشتێ بزەیوئەد جار جارێک نەبێ مشتێ بەزەیت ئەدی لە دەست پیاو خوائێک خلۆرە بوەوە. لەوە زیاتر هیچم نەدی هیچ. ئێستە مناڵیم لە کوێ وەرگرمەوە؟ تەنها خەمم ئازاری ئەو مشتە کەفە بوو دەچووە چاوم دایکم ئەیشۆردم ئەی بۆ کولارەکەی دەستم لە درگای کام گەردەلول بدەم کام ئەی ئەو سادەیەم لە کوێ بێنمەوە ها ئەی پێم ناڵێن ئەو سادەیەم لە کوێ بێنمەوە پێیان دەوتم ئاخر درۆ بکەی خودا هەردوو چاو کوێرەکە خۆ ئەوەتا لەوەتەی ئەم ئاشی ژیانەگەڕێ کێ سدیقێک زیاتری دیوە ئەی پێم ناڵێن کێ سدیقێک زیاتری دیوە ئەی پێم ناڵێن ئەی پێم ناڵێن. بۆ بینینی ئارامی درگای هەڵەبجەکەمەوە بە قومێک نیگەرانیەوە بە جامێک تاسەوە لە دەرگای تەسکینی هەڵەبجادەم بەیانی و باش بەیانی و باش ئاسمان و زەویت باش شیعر و باش شیعر ماڵی دووەمی ئادەمیەکان سێو و باش دەسی حەنا نیگار و دەکوشم هەڵەبچەکەم سەری کاس و لە کۆشەنێم هەموو ڕۆژێک و بەجەژن لێ پیرۆز بێ لانەی هەتوانم سپێدان چاو و بە باروتی ئەو تۆپانە ڕەشم تێیان گرتی ئەی نوای ڕێبواریم سپێدان چاو و بە باروتی ئەو تۆپانە ڕەشم تێیان گرتی ئەی نوای ڕێبواریم شوشە چرای گەرمی گەرمەی دیوەخان و لەسەر دڵدا ئەنێم بۆ ڕاحەتیم. پرچی سنەوبەرەکانی عەبابەیلێ و بە شانەی دەستم دادێنم. چاوەی چاوگ بە برژانگی خەمم خاوێنەکەم دڕڕ و یاقووت و خۆش. یەکەم نیگای کوڕ و کچێکی جاحێڵ لە دڵێکی نەزڕاودا هەڵەگرم کانی ئاشقان و خۆش. ئەوەڵ شعری تایەر بەگ و مەسەلەی ویژدانی ئەحمەدەکەم بە سمبولی شارستانی دیوان و خۆش دیوان هەڵەبجەکەم دیوان و خۆش بە من وایە بە من وایە کەڵە ژن و یاساتانم بە من وایە کەڵەژن و یاساتانم لە دیوەخانە گەورەکانی ئەم نیشتیمانەیا لە سەری سەرەوە دانا و دوو پشتی و چایەکی ڕەشم بۆ تێکرد عادیلە خۆش عادیلە خۆش بمگرە خۆت بمگرە خۆت دەبمە خادیمی مزگەوتی پاشا. بمگرە خۆت، دەبمە بووکەڵەی یاری ماڵە بازێنی مناڵانی گەڕەک، دەبمە مشتێ مێخەک بۆ سنگی پیرێژنەکان، بمگرە خۆت، بمگرە خۆت، تەنانەت دەبمە زەمی عەسرانی بەردەرگاش، شەکری هەموو چایەکی تاڵم، بمگرە خۆت. ئەوە هاتم ئەوە هاتم موچرکەی ئازارەکانی گەرمیانم هاواری جگەر سوتاوەکانیان فالم تامڵ کەلێم تامڵ کەلێم با با پاڵتۆکەم بکەمەوە تامڵ کەلێم با پاڵتۆکەم بکەمەوە تەماشا ئەو هەموو چرا کوژاوانە بکە وەک ڕەمزی نەتەوەیەک ئاوێزانی جەستەم بووە. ئەوە هاتم موچرکی ئازارەکانی گەرمیانم هاواری جگەر سوتاوەکانی گەرمیانم موسرکەی ئازارەکانی گەرمیانم هاواری جگەر سوتاوەکانیان فالم تامڵ کەلێم با پاڵتۆکەم بکەمەوە تەماشا ئەو هەموو چرا کوژاوانە بکە وەک ڕەمزی نەتەوەیەکاوێزانی جەستەم بووە. تکایە بۆ بەقاڵە بڵێن تکایە بۆ بەقاڵە بڵێن هەموو بەیانێک هاوار نەکا وەرن بۆ سێ و وەرن بۆ سێ و باوریا بێ قەدماغی برینەکانی هەڵەبجە هەڵنەداتەوە بە و عاتر فرۆشی سەر کۆڵانیش بڵێن بڵێن بڕۆ بڕۆ ڕسقی تۆ لە شوێنێکی ترە بڕۆ بە عەتر فرۆشەی سەر کۆڵانیش بڵێن بڕۆ ڕزقی تۆ لە شوێنێکی ترە ئێمە لە ڕۆژی جەزاشدا هەر بە بۆنەکانمانە دەمان ناسنەوە قبوڵم کە قبووڵ قبووڵ. من بۆ ڕاوکردنی چنگی ئەستێرە بە دارەکانی باخی میردا هەڵەگەڕێم بۆ تەوەنس سەردانی بیارەی دڵ ئەکەم تەنها و تەنها شەبەنگ لە تۆ ئەبینم ئەی نەوبەهار بە سیاو سامانەی غەریبیم پڕ کەرەوە وەکو عومەر هیچ نەبێ وەکو عومەر لە ئامێزم بگرە میوانێکم میوانێک لە پێچی کەوایەکی لە شینکراودا جێم کەرەوە دوای خۆش کردنی هەر بارانێ فیدای قەترەی سەر فەرەنجیتم ئەی مەملەکەتی تەسکینی ئەم دڵەم بمگرە خۆت بمگرە خۆت بمگرە خۆت. بەدەم قاوەیەکی تاڵەوە. ئەگەر هاتی لە کەناری قەڵس بوونمەوە مەیە لە سەرنجی بێدادی مەڕوانە تۆ ئومێدی زندەگیت ئەگەر هاتی ڕووەرگێڕە لەو پرسیارانەی لە بێ تۆییا سەریان خواردووم. گەر هاتی مشتێ خۆڵ لە چاوی شوومی ژیان بکە ئینجا وەرە ئینجا. وەکوو باران وەرە. وەکوو باران وەرە. دابارێ بەسەر تەمووزی تەنهایی ما با بۆنیە ماوڕشێنت هەڵمژینم پڕکا لە خۆی یەکەم دەلاقەی چاوەڕوانیم دابخە یەکەم نا دووەم ئەوینم بسڕەوە سێهەمین تەڵاقی تەنهاییت بخە و چوارەم ڕۆژی جەژنی قوربان گەردنی خەمەکان و هازا بکە ئینجا وەرە ئینجا تۆوەرە تۆوەرە بەیداخی مرۆت لەسەری کاس مەچەقێنم تۆوەرە بەیداخی مرۆت لەسەری کاس مەچەقێنم بە تۆنی دەنگ چاوی حەسرەتم بنوێنە مانگی چواردە کەمە ڕووناکی ماڵەکە مەگەر هاتی ئازاری درەنگانی شەو ئازاری درەنگانی شەو مەکەمە قوربانی مینای شعرێکم مەکەمە تەسری هەی قژە هەرمە پرسە سروش داوەتەکەم هەتا درەنگانی شەو نەهاوەندمان بۆ بچڕێ ئەی بۆ نایەی؟ ئەی بۆ نایەیت؟ قامەتی ئەوینێکم بەست وە دیدار و سەلامم پێداتەوە ئەی بۆ نایەی؟ ئەی بۆ نایەی؟ قامەتی ئەوینێکم بەست وە دیدار و سەلامم پێداتەوە دەست نوێشم لە تکاونگی گەڵایەکی شەرمن گرتووە ئەی بۆ نایەی؟ تەحیاتی شەوانی زستانم تەواو کرد هەر نەگەشتی تەحیاتی شەوانی زستانم تەواو کرد هەر نەگەشتی هەتاوی هاوینانم لە چاوەڕوانیدا هەر نەهاتی ئەترسم ئەترسم خەریکی هەڵکشان و داکشانیم نیلەی نێوانمان بی زۆر ئەترسم زۆر ئەترسم زۆر ئەترسم وەکو مینا پەیمانە دابێ پێش هاتن و کچێنی خۆ پێشکەشی خوددا یەکی مردوو بکەی یان دڵبەستەی پەیمانانی کاینێکی خەڵەتێنەر بووبی یا وەک مریت مەگێڕی ئەهلێکی دنیا پەرستبی زۆرە ترسم زۆر. تا دەگەی تا دەگەی بۆ خۆم لە مانگە ڕوانم تا دەگەی بۆ خۆم لە مانگە ڕوانم لە خۆرە ڕوانم بەڵام لە هیچ ئادەم یەک ناڕوانم هیچیان ناسنەوە سەر تۆ هەتا دێ ئەستێرە ئەژمێرم. لە ڕۆژە شین هەڵگەڕاوەکانی تەمەنم وردەبمەوە، لەگەڵ لێکردنەوەی یەک بە یەکی گەڵای دارتووی حەوشەکەمان، بە دەنگێکی نەرم لەبەر خۆمەوە ئەڵێم، دێت، نایەت، دێت. نایەت. وای بە حاڵم وای وای بە حاڵم گەر کۆتا گەڵا نەهاتنو بێ بە دیاریەوە دانیشم تا بێ ڕەحمی پایزەی وەرێنێ. وای ئەگەر نەیی فولە پسو چوار مۆمی داگڕاوی تەمەنم ئەکەی. وا یەگەر نەی فوو لە پسو چوار مۆمی دا گەڕاوی تەمەنم مەکەی لە هەتیو خانەیەکا دڵم گەورە ئەبێ ئەوکات زەکاتی ئەشکم بەشی هەموو ئەوانە کا سەلاتی ئیستیسقا ئەکەن ڕەقیب ڕەقیب تەمەنێکی ئەرخەوانیم پێ نەدەی ڕەقیب تەمەنی کێرخەوانیم پێ نەدەی ئینتیزاری سنەوبەرێکم ئەمەوێ ئەمەوێ باوەشێ مۆسیقا لە وشەکانی کۆبکەمەوە ئەمەوێ باوەشێ مۆسیقا لە وشەکانی کۆبکەمەوە چەپکێ لە ڕیحانی زوڵفی لێسەنم بۆ باوەشێن ڕەقیب تەمەنی کێرخەوانیم پێ نەدەی ئینتیزاری سنەوبەرێکم. ئەمەوێ باوەشێ مۆسیقا لە وشەکانی کۆبکەمەوە، چەپکێ لە ڕیحانەی زوڵفی لێ سەنم بۆ باوەشێن. تکایە پێش مردن تۆ وەرە تۆ، تۆ وەرە تۆ، ئەگەرچی نەهاتن و گوزەرکردنێکە بە کەنارەکانی مردندا، تۆ وەرە تۆ، دەخیل دڵتم پێش مردن تۆ وەرە تۆ. دوجار ژاکە بڵێ بڵێ بەژێی دەنگ و هێندە بیستنم ڕانەچڵەکێنێ بڵێ بە هەناسەت هێندە توانام نەپڕوکێنێ ئاگا لە ڕوانین و بێ سینەم قەڵغانێکە شتێک لە باڵی پەپوول ئاستوورتر من کە دوا چۆڕی کانییەکی غەریبم کەی دەربەستی ئەم سەرکێشیی تۆیم کەی؟ من کە دوا چۆڕیکانیەکی غەریبم کەی دەربەستی ئەم سەرکێشیەی تۆیم هەموو ڕۆژێ پەڵە هەورێکی چڵکن کلیلیس پێ دەمەیاتێ ئەی پێم ناڵێی ئیتر چۆن بە ئومێدەوە شەوان خەو بمباتەوە. تەماشایەکی سەردێڕی ژیان بکە، چ تومتومانێکە، چ گریانێک گەرووی مناڵیمی گرتووە. پڕە لە خەمی پیرە پیاوێکی گۆچان بەدەست، پڕە لە خەمی نەبوونی شێوی ئەوارە، خاڵی خاڵی لە پێکەنینێکی جاویدانی، لە نەبوونی جلوبەرگێ ئاو لە چاوی ئەو منداڵەی دراوسێمان بێنێ کە بە شەڕ هاتبووم لەگەڵی. خاڵی لە پێکەنینێکی جاویدانی، لە نەبوونی جلوبەرگێ، ئاو لە چاوی ئەو منداڵە بێنێ کە لەگەڵی بە شەڕ هاتبووم. بەتاڵ بەتاڵ لە وەنەوزی بێ هەنسک، خاتوونم! خاتوونم! ئەترسم ئەترسم ڕەسمی خەونەکانم لەسەرت بکێشم بڕوخێی ئاخر دوێنێ ئاخر دوێنێ دەمەوە چێشتەنگاو بوو ئاخر دوێنێ دەمەوە چێشتەنگاو بوو دڵماوە سۆڕی کرد ئیتر چۆن دەربەستێم سەرکێشی تۆیم ها خاتوونم، دوێنێ دەمەوت چێشتەنگاو بوو دڵم ئاوە چۆڕی کرد. ئیتر چۆن دەربێستی، ئیتر چۆن دەربەستێم سەرکێشیی تۆ دێم. هەنێ جاریش، هەنێ جار دەیبینم لە شێوەی ئاوازێکی فریودەر خۆی ئەخزێنێتە گوێمەوە، جار جارەش لە بارانی بەهار بێوادەتر ئەبارێتە ناو دڵم، ناو دڵم. ئەڵێی لەسەر ئاگر دانیشتووە تاوێ ناسرەوێ نا دڵم ئەکوشێ بۆ شەراب تاوێ ناسرەوێ دڵم ئەکوشێ بۆ شەراب چاوەڕێ ناکە تا بەرسی لێ ڕۆحم پێ بگە هێندە زۆرزانە هێندە زۆرزانە بینێ ئەبینێ تاقە دی دانیشتنم بە دیار تەنهاییەوە بڕستی نەماوە بە زۆر پەلکێشم ئەکا بە ناو ئەم وەرزە خەیاڵییەدا پیاسەیەکی بێدەنگ بێدەنگم پێ ئەکا شەوگار نوقمی خۆیمان ئەکا تاریکی وەکوو چەترە چێتەوە لە بەر چاوم. هاوکات ڕابردووم چیاو چیاو دێتە پێشچاو. لە سوچیەکەو ئەو هەموو دڵە ئەبینم وەک هەنار شەقی بردووە، ئەو هەموو وەفا ئەبینم سەری پێچراوە، دیقەتی ئەو هەموو چاوەڕوانیادەم سواوی دەستی سێوێکن. یان ئەو هەموو متمانە بینم یان ئەو هەموو متمانە بینم شەقشەقێنی پێکەن هەڕاج دەکرێن لە بازاڕی قەسەم و بەڵێنی درۆدا ئیتر ڕۆژە ڕێبێ و مێدی داگیرم ئەکات تەنانەت متمانم بە پێویستی ئاویش لاوازە بێ لاوازە بێ ئەو کات پرسیاری ئەستێرەکانی خەمەگرن. یانەو هەموو متمانە بینم شەقشەقێنی پێکەن هەڕاش دەکرێن لە بازاڕی قەسەم و بەڵێنی درۆدا ئیتر ڕۆژە ڕێک بێ ئومێدەبم ئیتر ڕۆژە ڕێک بێ ئومێدی دامەگرێ تەنانەت متمانەم بە پێویستی ئاویش لاوازە بێ لاواز پرسیاری ئەستێرەکان یەخەمەگرن بە خۆمەڵێم بە خۆمەڵێم تۆ بڵێی چاوەڕوانی شەمێ تۆ بڵێی چاوەڕوانی شەوێکی ساماڵتر نەکەن تا جارێ تر بە شەوقەوە خۆیان نیشان بدەن؟ یان ئەوانیش کزی دەستی بەڵێنێکن یا وەفای شەوقیان لە شوێنێکی ترە و چاوەڕێ هاتنەوەی ئەکەن؟ هۆشکۆفەکانی نیشتیمانم هۆشکۆفەکانی نیشتیمانم هەرگیز لە تاریکی شەو مەترسن هۆشکۆفەکانی نیشتیمانم هەرگیز لە تاریکی شەو مەترسن. خۆری تێدا نووستوە خۆر لە ئادەمیەکان بترسن لە ئادەمیەکان بترسن نابینن نابینن چۆن یەکتری ئەسووتێنن لە ئاگردانی وشەکانیاندا ئیتر ئیتر منش گەڕیدەیەکی دەست و پێ لەرزۆکم لەرزۆک ناتوانم، ناتوانم بڵێم دەشتی چ پێیەک بەڕەڵای دەشتی خودا بکە با ببمە ڕاوکەری، ناتوانم نا هەرمانی ئەوینێکی قۆقز تەواو بکەم، ناتوانم نا لەبەر خۆمەوە لە گوێ کوانوە سارد و سڕەکانی ڕابردووم ڕادەمێنم. گۆرانی ماتەمیان بۆ ئەڵێم. بە پایز و درەختەکانی ئەڵێم هەرگیز جێم نەهێڵن، هەرگیز. پێکەوە شینەکەین ئەو بۆ گەڵاکانی من بۆ هۆنراوی جوانەمەرگم ئەو بۆ چۆلەکەی تۆراو لەسەر چڵی من بۆ ناوازەی عازەبم ئەو بۆ کانی بەجێماوی من بۆ خۆم و بۆ تۆ شینەکەم شین شینەکەم شین.